دیاری ڕادیۆی ڕووناکی بۆ ئێوەی ئازیز و خۆشەویست بریتییە لەم بەرنامە تایبەتە کە تایدا بۆ دەستخستنی وەڵامی پرسیارانێک گوێبیستی ئەم بەرنمەیە بن ئایا پێش تاقیکردنەوەکان چی بکەین ئایا لە کۆ تا هەفتەی پێش تاقیکردنەوەکاندا چۆن کۆشش و سعی بکەین چۆن پێداچوونەوە بکەین؟ ئایا ڕۆژێک پێش تاقیکردنەوەکان چی بکەین؟ ئایا لە شەوی تاقیکردنەوەکاندا چۆن کۆشش بکەین؟ لە پێشوونە ناو هۆڵی تاقیکردنەوە و لە ناو هۆڵی تاقیکردنەوەدا چی بکەین؟ بۆ دەستخستنی وەڵام بۆ هەموو ئەم پرسیارانە، بفەرموون ئێوە و بەرنامەیەکی تایبەت لەلایەن بەڕێز ڕاهێنەری پەروەردەیی مامۆستا عەدنان نووری، بفەرموون فێرخوازانی ئازیز بەهرەمەند بن دڵتان خۆش و گەشبین بن بە تایبەتی بەهرەمەند بن لەم بەرنامەیە دڵنیابن ئاوات و ئومێدەکانتان دێتە دی. بەناوی خی گەورە میهرەبان خوێنکاران قوتابیانی خۆشەویست خۆشحاڵین بۆیکەوە لەم دەرفەتەیە بتوانین ئاشناتان کەین بە کۆمەڵە ڕێنماییەک بە کۆمەڵە سەرنجێک کە تایبەتە بە تاقیکردنەوەکانەوە خوێنکارانی پۆلی شەش و خوێنکارانی پۆلی نۆ کە تاقیکردنەوەی نیشتمانی لە بەردەمیانایە پێم خۆش بوو لێرەیە چەند سەرنج و ئامۆژگارێک بخەم بە دەستی بەڕێستان هەرچەندە دەبوو پێش تاقیکردنەوەی پۆلە ناکۆتایەکان ئەم سەرنج و تێبینانەمان دابازاندایەوە بە ڕێستان بەڵام پێم خۆش بوو تایبەتین بە قوتا خوێنکاران و قوتابیانی پۆلی شەشەوە چۆن خۆت ئامادەیەکی بۆ تاقیکردنەوەکان چۆن ئەشە ناو تاقیکردنەوەکانەوە چۆن لەگەڵ تاقیکردنەوەکانە مامەڵەیەکەیت ئەمانە کۆمەڵە سەرنج و تێبینی گرنگی هەیە بۆیە پێویستە کات بەڕێسان ئاشنا بکەین بەو سەرنج و تێبینانە. بۆی بابەتەکەمان بەو شوازە بۆ بەڕێسان ئامادە کردو چۆن خۆت ئامادەیەکی بۆ تاقیکردنەوەکە چۆن ئەشتە ناو تاقیکردنەوەکانەوە. تابان ئەلبەتە پێش تاقیکردنەوەکەت هەیە کاتی تاقیکردنەوەکەت هەیە و پاشان دوای تاقیکردنەوەت هەیە. پێش تاقیکردنەوەکە ئێمە چی بکەین و قوتابیان چی بکەن بۆ ئەڵین قوتابیان پێویستە خۆیان ئامادەکەن لە ماوەیەکی دوورە بەچی بەوەی کەوا بە بەردەوامی هەمیشەی لەگەڵ خوێنەوە بەردەوام بن ئەم قۆناخی ئێستا پێویستی بە مراجعەیەکی ڕێکخراوی تەواو هەیە بۆ بابەتەکانی و واجبەکانی ئەوەی کە پێویستەکات لە کاتی خۆیان جێبەجێ بکات بانیان زوو هەستێت بۆ ئەوەی کەوا ئەوەی مەبەسێتی ئەوەی کە ئامانجێتی بێنێتە دی هۆشیاری و ئاگاداری تەواو هەبێ بۆ هەموو بابەتەکان پێداویستەکانی بابەتە چییە ئەو بابەتانێکەوە لای غامەتن نەگەشتە نەتیجەیەکتیانە پێویست دەکات هۆڵی بۆ بە ئیسیفساری لەسەر بکە لە ڕێگەی هاوڕێکی بێ لە ڕێگەی مامۆستایکە بێ بۆ ئەوەی بتوانێت لیان تێ بگە. ئەم کۆتا هەفتانێکە لە بەردەستی خوێنکارانمان ماوە پێویست دەکات خشتەیەکی تایبەتی خۆیان هەیە بۆ مڕاجعکردنەوە. هەر لە ئێستەوە زیاتر هەوڵ بدەن هیمەت و نیشات و چالاکی خۆیان بەرەو زیاتر پێبەن مراجعی هیمەت و ئرادی خۆیان کەم زان لە چ ئاستێکایە ئەگەر باشە باشتریکەن ئەگەر لاواز بووە و تووشی مادوێتی بوون گرنگی زیاتری پێبن هەوڵ بدەن بە ڕێگە نەفسیەکان بەڕێگا دەرونیەکان بە ئاساییکردنەوەی باری دەرونی خۆیان بەرەو پێش بڕۆن و هەوڵش بن لەم قۆناغەیە کاتێکە مراجعەکەن هەندێک لە نەمادیجی ئیمتیحانات بۆ ئەوی فەهمی پرسیارەکانیان هەبێت ئیسیانەی پێ بکەن پشتی پێ بەستم زانە پرسیارەکان مەطلوبی چێ داواکاری پرسیارەکانیان چییە لەگەڵ ئەم بەگەڵ ئەمانە ئەم قۆناغی قوتابی بە تایبەت نزیک تاخکردنەوەکانە پێویستی بە گرنگیدانە بەلایانی تەندروستی خۆیان لە سێلانەوە لە ڕووی خواردنەوە لە ڕووی خەوتنەوە لە ڕووی جستەیەوە خواردنی تەواو پێویست ئەوانەی کە پێویستی جستی مرۆڤن ئەبێ ڕەچای بکات ئاگای لیان بێت گرنگجی بە بواری تەندروستی خۆی بدات لە کاتی ناخواردندا خواردنێکە پێویستی خۆی بێت پاشان گرنگی بە تەندروستی خۆی بە لەلایەن خەوە زۆر لە قوتابی خۆشویستەکان زۆر لە خوێنکارە خۆشویستەکانمان ئەلم قۆناغی کە ئێستاگەتیان دێن شەون خونی ئەەکەن شەوانە زۆر جار واز لە خەوتن دەێنن لە پێناو گەشتن بە ئامانجی خۆیانە بەڕێزان خەوتن گەورەترین خۆراکە لەسەر سفری ژیانە بۆیە پێویستە کات مراعاتی بکەیت ئەگەر مراعاتی خەوتنی خۆت نەکەی ئاگات لێ نەبێ ئەوە بە دیوەکی تررا لایانی نەرێنی بەسەرداشێتەوە پاشانش پێویستە بەوە هەیەکەوە جستە تەندروست بێت چونکە عقلی تەندروست و هابەستی جستەجی تەندروستە بۆیە پێویستە کات مەراعاتی بکەیت و پاشان لەگەڵی هەوڵ بدەیت جوڵەیەکی ڕۆژانی پێ بکەیت و خواردنی جۆرە خواردنێک کە کاریگەری نەرێنی بەسە دروست کات وازی لێبێنی و پاشان خۆت لە بەردەم سەرمایەکی زۆر و بەردەم گەرماجی زۆر بپارێزیت. کۆتایی هەفتەی پێش تاقیکردنەوەکان هەفتەی کۆتاییت باشتر وایە ئاگات لەم ڕێنمانی خوارەوە بێت ئەو لاتر ئەوەیە کە هەفتەی کۆتایی دابنی تەنها بۆ مراجعکردنەوە و پاشان ئەم ڕاجعکردنەوە ئەبێت بەسیقە و متمانەیەکەوە بێت و متسیقە و متمانە بۆ دروستکات لەبەرەوەی دروستکردنی سیقە و متمانە بە کەسێتی خۆت ئەبێت چی بکەیت ئەو ڕۆژە چۆن بەسەر ئەبیت لە پێش تاکردنەوەکانتا بۆیە باشتر وایە ڕۆژێ پێش تاخیرنەوەکەت خۆت بە تەواوی هیلاک نەکەیت هەندێک ئەڵێن باشتر وایە ئینسان لە ڕۆژە پێش تاخیرنەوەکان خۆی هیلاک نەکاو پاڵی لێباتەوە خۆی بەشتە تەرفیەکانە مەژۆڵکە زۆر لە قوتابەکانی ئێمە زۆر لە خوێنکارە خۆشەویستەکانی ئێمە دێن ئەو شەو ناخەون بە ئامانجی ئەوەی کە سبینێ باشتر زاڵ مسلماتەکە بەڕێزان خۆهێشتنەوە تا درنگانێکی شەویان نەخەوتن لە پێنا و دەستخستنی زۆترین زانیاریە ئال لە شەوی تاقیکردنەوە زەرەر لێدا بۆیە خەوتن ئاسوودەیەک ئەبەخشێ بە ذهن و بەجەستەت بۆیە پێویست دەکات تۆش بە دوای ئەو ئاسوودەیا بگەڕێت بە هیچ شوازێ خۆت تەسلیمی شەونخۆی نەکەی بڵێ من ناخۆم لە پێنا تاخینەکانە بەڵکو شەوی تاقیکردنەوەکان پێویستە ئاسوودە یەک ببەخشی بەدیهن و بەجەسەت ئەوش لە ڕێگای خەوە بەیانی تاخیرنەوەکان لە باین تاخیرنەوەکانە زۆر لە قوتابەکان دیسانەوە بەخۆهیلاکردنێکەوە دێنە سەر مادەکان و بە بەردەوامی ئەخوێندنەوە ئالێریشا زۆر لە زانایان ئەڵێن چی ئەڵێن باشتر وایە ئینسان دیسانەوە خۆی زۆر عزێت نەدا پارێزگاری لە پاکێتی دهنی خۆی بکات و ئیتفاکە بەوەی کەوا پێشتر دەستی خسووە بەوشەوە و پاشان پشت بەخوای گەورە بەستێ دڵنیا بێ خی گەورە ئاسانکاری بۆکات وە کاتێکە چی بۆ تاخێنەوەکان باشتر وایە کاتێکە چی بۆ تاخێنەوەکان زۆر زوو نەڕۆیت چونکە کاتێکە زوو ڕۆشتی یەک پێویست و بە زۆر ڕۆشتە نییە دووهم هەندێ جار وات لێکا بشتە ناو مناقەشاتێکەوە کەوا کاریگەری نەرێنی بەسەر تۆ دروستکات ئەکەوێت ناو مناقەشە و چیدا لێکەوە کێبڕکی قسەی نێوان هاوڕێکانتەوە ڕەنگە زۆر جار تەوەتر بە دروستکات حاڵەتی دەرونیت بشێوێنێ هەندێک زانیاری ئەوترێت هەندێ دەنگۆ بڵاوە بێتەوە هەندێک شایعات دەبیستی کاریگەری نەرێنی بە لەسەر دەروین تۆ دروستەکەن بۆیە باشتر وایە زۆر زوو نەڕۆی بە تاخینەوەکان بەڵکو بە حەدێکی وەسط بە حەدێکی تەبعی و پاشان خۆشت بە دوور بگرە لە هەندێ نیقاشی لاوەکی پێش تاخینەوەکان ئەو ئیزاتانێک کە پێویستن لە کای تاخینەوەکانە بیگتەبەر قوتابی خۆشەویست لە پرسیارەکان بزانە داوای چی ئەکات کاتێککە پرسیارەگری بەدەستەوە بزانە داوای چی ئەکات بەرهەمی ئەو پاڵاپەستۆ دەرونی کە بەسەر تۆی قوتابیەوە هەیە ئەوەی کەوا لەسەری ئەژیت زۆر زار تەنها بیر لەوەکەیتەوە وەکسە وەڵام بیتەوە پێش ئەوەی لە پرسیار تێ بگەیت وەڵام دانەوە چۆنە تۆ پێش تاقیکردنەوە هەیە لە ناو تاخینەوەکە پاشان دوای تاخینەوە هەر یەک لەم حاڵەتانە ئوستو و شێوازی خۆی هەیە پێشەوەی دەستکەیت بە تاقیکردنەوە پێش ئەوەی قەڵەمەکەت هەڵگری و بخیت سەر کاغز بە وەڵامدانەوە پێویستە کات مەراتێم حڵتەنە بکەیت یەکەم پرسیارەکان بخوێنەوە بە لە سەرخۆیی بەبێ ڕاڕایی بەبێ دڵە ڕاوچێ بەهادی هەندێک لە زانایان ئەڵێن پێویست دەکات لە سەدا دەی کاتەکە دابنی بۆ خوێندنەوە تێگەشتە پرسیارەکان لە سەدا دە دای بنی بۆ خوێندنەوە تێگەشتە پرسیارەکان زۆر لە ئێمە تەنها سری پرسیارەکانەکەنی سدەکەین بە وەڵام وازان کات بەش ناکەن نا بە پێچوانەوە ئەو کاتە هەیە لە بەدەسا بەش دەکات ئەگەر لە پرسیارەکان تەواو تێگەشتی بیت بۆیە باشتر وایە پرسیارەکان بە وردی و لەسەر خۆی بخەنیتەوە بەبێ دوودڵی و دڵڕاوکیە و تێکسونی بای دەرونیەک پاشان هەوڵ بدە سوور بە لەسرەوەیکەوە ئەو کاتێ بۆ دیاری کراوە ئیسیفادەی لێ بکەی پرسیارەکان تەوزیەکە بە سەرکاتەکانی خۆتا هەموو پرسیارەی حەقی خۆی بۆ دابنێ و پاشان بە چاوێکی خێرا بە چاوێکی ئامد بەسەر هەم پرسیارەکانە هەبێت بە بەردەوامی ئاگات لێبێ کەم تا زۆر هەر پرسیارە کاتێک کە دێتە بەردەمت کاتی تابەتی خۆی دابنێ بۆ پرسیارەکە خۆی بۆ فەرعەکانی چەند فەرعی هەیە زیاترە چەند سەحەیە چە سەحینا ئەوەش پێویست دەکات واتە دەفتەری تاقیکردنەوەکە تا دابشکە بەسەر ئەو کاتانێک کە لە بەردەستایە بەسەر ئەو پرسیانێک لە بەردەستایە کاتێک کە دەستەکەی بە وەڵامدانەوە زۆر لە زانان زۆرنەی زانان ئەو قەنەعاتیانەوە دەڵێن ئەبێت بەو پرسیارە دەست پێ بکەی کە ئاسانە کام پرسیارەی ئاسانە و دڵنیای لی وەڵامی ئەو پرسیار بەرەوە چونکە تۆ چەند شتێک بە دەستەخە یەک پرسیارێکی تا وەڵامە دیتەوە ئەو کاتە فراوانی فیکرت بە هەم پرسیارەکان کەمە بێتەوە بۆ چەند پرسیارێکی محەدت و پاشان ئامادە سازێکت بۆ ئەک بە پرسیارە قورسەکان و متمانت بۆ دروست دەکات فیقەیەکت بۆ دروست دەکات بە نفسی خۆت و دووڕشەکەویتەوە لە دڵە ڕاوکێ و لە ڕاڕای و تێکچوون هەوڵ بدە ئەو پرسیارەی کە زۆر گرانە هەڵی بگرە بۆ کۆتاتر پرسیاری ئاسان مامناوەند بڕۆ بۆ قرس ئا بۆ شێوازە بۆ ئەوەی کەوا تۆ وردە و دە شعور بە نفس بۆ دروست بێ ثقە بە نفس بۆ دروست بێت بتوانیت لە پرسیارەکان بەرە و پێشتە بڕۆی لە تێگەیشتنیان و پاشانە دهن و فیکری خۆت بۆ یەک لایکەیتەوە ئەگەر پرسیارەکە تاوانە بە نوقسان نێشت بوویەوە نیو سەح دابنێ و علامەتی دابنێ کە تۆ بزانیت ئەم پرسیارە تاو نەکردو لەسەر ئەمانەوە ئەوەت لە بیر بێ کە ئەبێ هەمیشە پشتیوانی بەخوای پشتیوان بەخوای گەورە هەبێت پشت بەخوای گەورە بەرسە پێش ئەوەی بڕێ بە تاخێنەوەکانش ئاگار لە دوعای دایک و باوکت بێ هەوڵ بدە هەموو پرسیارەکانی ژۆڵان بیتەوە هیچ پرسیارێک جێ نەهێڵی ئەوەی کە مەطلوبە چونکە محاولەکردن و نەزانین ینی فەشلهێنان باشتر لەوەی کە وەڵام نەدەیتەوە لە ترسیەوەی کە غڵات بێ ئەگەر وەڵامەکەت ڕاست نەبوو بە تەواوی گومان ڕڕای دەبوو پرسیار بە بۆشی جێمەێڵە هەوڵ بدا هیچ فەراخێکرد نەوێ بۆ ئەوەی لەعل لەو ئاساوی کە تۆ وا بیر لەکەیتەوە نەتیجی باشدا بەدەستەوە ئەگەر پرسیارەکان هاتە بەردەمت وەڵامت دایەوە لەسەر ئەساسی معلومات ئەوە ئاساییە بەڵام ئەگەر گومانت بۆ دروست بوو گومانت بۆ دروست بوو هەوڵ بدە جارێکی کە لە پرسیارەکە تێبگەی بزانە چ جۆرە وەڵامێکی هەیە بەڵام ئەگە هەر زۆر متەڕەدید بووی لە بینی چەند وەڵامێکە زۆرترین حاڵەت وەڵامی یەکەم جار ڕاستە بۆ نمونە پرسیار لەبەردەستایە یەکەم جار ذهنە بەلای وەڵامێکارڕە دواتر زۆم تەڕدو بە دروستە بێ ئەگەر زۆر تەڕدو بە دروست بێکلاینە بوویتێ وەڵامی یەکەم جار زۆر لە زانان ئەڵێن وە زۆربەی حاڵەکان نیشتمونەکانەوەی سلماندووە وەڵام یەکەم زۆربەی کات ڕاست. لە کاتێک پرسیارەکان ئێستا زۆربەی هەڵبژاردنە پێویست دەکات ینی هەموو وردەکارەکەی پرسیارەکە بە تەواوی بخێنیتەوە پرسیارەکە بخێنەرەوە جاری دووهم بیخوێنەرەوە ئەو وەڵامانەی کە داتی بە تۆ یەکیان بێنن لەگەڵا ڕێشکە بزانە ئایا ئەگونجیا ناگونجێت کامیان زۆر هەڵی وردە دەدانان تەرکێت تا ئەوەی زۆر جار لە بینی دوانامێنیتەوە ئەو کاتە پشت بەخوای گەورە بەستە هەڵ بدە بە تێگەیشتنی خۆت بزانە کامیان ڕاستە ئەویان زیاتر هەڵبژێرە چونکە عادەتەن لە بکاتی پرسیارەکانە زۆر بەی کات شتێکی تایە کەلیمەیەکی تایە وشەیەکی تایە هاوکارتە بۆی وەڵای مەڕاست بۆزیتەوە لە هەڵبژاردننی هەلدا بژاردنەکانە یان لە بەشای پڕکردنەوە زۆر جار وشەیەکی تایە کە ئەم و شەوەکە لۆزێک وایە وکم بەتەڵێک وایە واد لەکە تۆ وەڵام ڕاستەکە بزانیت بۆیە هەڵبدە بە دوای نهێنی ئەو شا بگەڕێ ئەگە پرسیارەکان پرسیاری درێژ بوون باسکردن بوون شەرحات بوون هەوڵ بدە ئەو سەرپسیارەکە سەرمەوزوعەکە بنووسەرەوە یان نیوەی ئەوی کە پێستا بنووسەر لەبەر ئەوەی تەمهیدێکە بۆ چەند ناباباتەکەت زۆر جار ئا لەوەوە تۆ شتەکانت بۆ دێت ئا لێوەتوانی بڕۆی وەڵامی پرسیارەکەی خۆت وەرگیت ئەو فەرا دۆزێتەوە نایدۆزێتەوە بۆیە باشتر ئەوەیە کە لە هەموو پرسیارەکە تەواوت کرد حەقی خۆی لاپەڕێ بدەیتێ ئەو پاش چەند دێڕێک جێبێڵی ئەگەر دواتر نقصانەکە بۆی بتوانین لەو فراغەوەی بکەیتەوە ئەگەر ئەمانەت کرد دوای ئەوە دوای جوابدانەوەکان پێویستت بەوە هەیە جارێک بێ مۆراجعی دەستکان بکەیتەوە لە دوای وەڵامدانەوەی هەم پرسیارەکان چەند دەقیقەیەک جێبهێڵە بەبێ بیرکردنەوە بەس تەنها بۆ ئەوەی کەەوە ئاسوودەیەک بەخشی بە دینی خۆت بە مێشی خۆت بە فکری خۆت هیچ بیرمەکەرەوە دەفتەرەکە داخە پرسیارەکان هەڵگێڕەوە چاو داخە بڕۆ حاڵەتێکەوە کەوا بیر لە هیچ مەکەرەوە تەنها و تەنها بە بڕۆدەرەوە لە تاقیکردنەوەکان بڕۆدەڵێ بەس تەنها بۆ ئیسراحەدانی مشک لە دوای ئەم ئیسراحەتەوە هەوڵ بدە دەستکە بەچی بە تەدقیقی ئەوەی کە جواب بداوەتەوە و دواکەوتەی هەڵەکانی خۆت بە بزان لە شوێ هەڵات کردووە بیدۆزەرەوە لە شوێن نقصانت هەیە پڕیکەرەوە مراجەعەش چۆن ئەکەیتەوە باشتر باشترین ڕێگا بۆ مراجاکردن ئەوەیە کە پرسیارەکان بگری بەدەستەوە پرسیاری یەکەم بخوێنەرەوە جارێکی کە لە مێشی خۆتا لە دینی خۆتا وەڵامی پرسیارەکەم دەرەوە بە تەواوی بە دیقەت کە وەڵامە دایەوە دوای بڕسە دەفتەرەکە بزانە ئەو وەڵامی کە داوتەوە لەگەڵ ئەوە یەکشتیانە بزانە نوقسانی تیا یاتیانە پاشان پرسیاری دووهم بیخوێنەرەوە پرسیارەکە جارێککە لە دینی خۆتا وەڵام بەرەوە لی تێبگە بزانە تاوێکی لە شوایە لە شوانە کە ئەو شە تاو کرد دواتە بڕۆستە پرسیاری دەفتەرەکەت پرسیای دو هەمزانە ئەو وەڵامی کە داوتەوە نوقسانی تیاتیانە ئا بەو شێوازە هەتا پرسیارەکان تەوا بێت و پاشان لەگەڵ ئەوەیان مراجی هەم پرسیاکەم زانن تا چندێک تەندروستە تا چندێک تاوە تا لە کوێن وقسانیتیایە لە کوێن وقسانیتیانە بۆ ئەوەی دڵنیابی لەسەرەوەی کە وەڵامەکانت ڕاستە یان تاو نییە یان نوقسانی تایە ئەگەر دوای تاوبنیم تاقیکردنەوەکانت دوای مراجعکردنەوەت لەگەڵ مراجعکردنەکە ئافوم ئەگەر هەستت کرد تەتقیقکردنی ئەوەی کە نووسیت ئەبێتە هەڵە و سەر لێ شەواندن بۆی ئا لە ئیستا لەم حاڵەتە کە زانیت حاڵی دەرونی تەواو نییە زۆر هیلاک بووی زۆر ماندوو بیت ئەگەر هەستی بە تەتخیتکردن بە مراجعکردن بە مراجعکردنەوەی پرسیارەکان ئەکەوتە ناهڵەوە بۆی ئەگەر زانیت ماندوو بیت زانی هیلاک بیت زانی توانات نییە ئارم کاتا پێویستناکە مراجعکەیتەوە بەڵکو ئیسراحە دەمێشوت لە کۆتاییە کە پرسیارەکان تەسلیمی دارە کرد مامۆستا کرد هاتێ دەرەوە پرسیارەکانی خوێندەوە زانیت هەڵەیەکت هەیە زانیت شت لە بیرت کردووە زانیت نقصانێکت هەیە زۆر تەسلیم بە و واقع ئەمە بە مراعاتی دەرونی خۆت بکە چونکە تۆ تاقیکردنەوەی دواتر لە پێشە تاقنەوەی قورسرت لە دوایە مەزمە تاقینەوەی کشتەیە پێویستە بە ئیسراحەتەکەی پێویستی بە ئاسوودەیەکەیە ئالێرەیە پەشیمانی هیچ ئیسفادەیەکی نییە لە سەرەوەیکە ڕابرد بەڵکو هەوڵ بۆ ئایندە بدە بۆیە باشتر وایە خۆت سەرقاڵی وەڵامی هەڵە نەکەی دوای تاقکردنەوەکە زۆر بیری لێ نەکەیتەوە زۆر نەشتە ژێرباری چونکە ئەمە کاریگەری نەرێنی بەسەر تۆ دروستەکات وار لێکە بدڕخێمە تاقینەوەکانی کرد بۆیە خاون هیمەت بە خاون ئیرادە بە بە هیمەت و بە عزیمەت و بە ئیرادێکی زۆر بەرزەوە هەنگاو بنێ و بەرەو پێش بڕۆ لە کۆتاییدا ئەوەی کە ئەمەوێ بێڵێم خوێنکاری خۆشەویست قوتای بەڕێز ئاگات لە دوعا و ئیسیخبار بێ داوای لێ خۆشببوون بێ لە خی گەورە لە پێش هەموو شتێکەوە بە بەردەوامی دایک و باوک دوعایان زۆر گیرایە ئەو کاتانە بکەن کە لە بەردەستانایە بتوان سەرکەوتن بەدەست بێنن لە تاخینەوەکانتانە ئومێدمان ئەوەیە کە بتوانە هەرێک لە ئێوە سەرکەوتنێک تۆمار بکە کە دڵی خۆی دایک و باوکی کۆمەلگاکەی خۆشکات دینەکەی پێویستی پێەتی ئەم کۆمەلگا ئەم واقعی ئەم پێویستی بە خوێندن و خوێندواری هەیە پێویستی بە هەوڵ و لێبران هەیە پێویستی بە ماندوو بوون نەوەسان و نەسرەوتن هەیە بۆ ئەوی بتوانین کۆمەلگاکەمان بەرنە پێشتر لە کۆداییدا داواکەم لە خی گەورە خی گەورە دڵەکانمان پاکاتەوە بۆ خۆی یارمەتیمان با یامەتی قوتابی خۆشەویستەکانمان بات لە تاخێنەوەکانیانە سەرکەوتوو بن یامەتیان بات کە بتوانن نەتیجەیەکی باش بەدەست بێنن وەکار ئاسانیان بۆ بکات وە دڵنیاش بن ڕێگاکانی سەرکەوتن تەنها یەک ڕێگا نییە بەڵکو گرتنەبەری ڕێگاکانە هەریەک بە شێوازێک ئینشاڵا خی گەورە ئەمان گەێتە نەتیجەیەک و پاشان سەرکەوتن و سەرفرازیش لەلایەن خی گەورەوەیە و پشت بەستن ئەبێت تەنها بەخوای گەورە بێ وەسەلام عیکم وەرحمەت اللهی وبرکات.